شادمانی واتا هەستی باش لەسەر خۆت. سەر لە نوێ دووپاتی ئەکەمەوە کە بەشی زۆری باوەڕبەخۆبوون پەیوەندی هەیە بە هەستی تۆ لەسەر ئەو وێنەیەی لە خەیاڵتا لە خۆت هەتە. هەست بە سەرکەوتن بۆ گەشەکردنی باوەڕبەخۆبوون زۆر گرینگە بەڵام گرنگتر و کاریگەرتر لەو ئەو هەست و ڕەزایەتەیە کە تۆ لەسەر خۆت هەتە. ئەوەی کە ئەبێتە هۆی ئەوەی خۆت یان خەڵک خۆشحاڵ ببینی ئەو هەستەیە کە لەو دەمەدا لەسەر خۆت هەتە. هەر ڕووداوێک کە بیری لێ بکەیتەوە و خۆی لە خۆیدا ناتوانێ خۆشحاڵی دروست بکات ئەوە نمرەی بەرز نییە کە خوێندکارێک شاد ئەکات، بەڵکوو هەستی زیرەکی و شیاوی بوونە کە بە وەرگرتنی نمرەی بەرز خوێندکارەکە لە خۆیدا ئەیبینێ و ئەبێتە هۆی شادومانی و خۆشحاڵی تیایدا، بۆ ئەوەی باوەڕبەخۆبوونی زۆرت هەبێ ئەبێ لەخۆت ڕازی بیت، ئەبێ هەستی خۆت لەسەر خۆت بگۆڕیت، پێشتر وتم کە بە وتە و خەیاڵی باش و وێنەکردنی باشی خۆت لە بیرتدا ئەتوانی ئەو گۆڕانکارییە ئەنجام بدەیت، لە بنەڕەتدا هەموو ئەو ڕاهێنانانەی بۆ گەشەکردنی باوەڕبەخۆبوون لەم دەرسانەدا فێری بووی ئەنجامی ئەدەی. بە شێوەیەک هەستی باش و ڕەزایەت لە تۆدا دروست ئەکات، ئەبێ لە هەر چەشنە گوێ نەدان بە خۆ کە سەرچاوەی سەرەکی هەستی خراپ و ڕەزایەتیە لە سەر خۆت دوور کەویتەوە. کاتێ لە شتێکدا سەرکەوتوو نابیت شکستت زۆر گرنگ نیە، گرنگ ئەوەیە کە ئەو شکستە چۆن وەرگری، ئەتوانی وەک گورزێکی کوشندە و قەرەبوونەکراو وەریگری و تووشی خەمۆکیت بکا یان ئەتوانی وەک ئەزموونێکی گەورە و بەنرخ وەریگری بەڵام ئەگەر ئەتەوێ باوەڕبەخۆبوونێکی بەرزت هەبێ ئەبێ لە هەر هەستێکی ناڕەزایەتی لەسەر خۆت دوورکەویتەوە تەنانەت لە کاتی شکستیشدا بێ ئەبێ بە چەشنێکی ڕەزامەندیانە وەریگری لەبارەی جەستە و ڕۆح و ڕەفتار و ژیانی خۆت هەستێکی باشت هەبێ و ئەو هەستە بەهێز بکا هەر وەک پێشتر باسمان کرد ڕەزامەندی و خۆشحاڵی خۆت بە هیچ شتێکەوە گرێ مەدە جگە لە خۆت تا بتوانی هەمیشە ئەو هەستە باشە لە خۆتدا بهێڵیتەوە. ئەم بەشەش بە کۆتا هات.